هەزار و هەشت سەد و نۆزدە ی زەینی هەتا هەزار و هەشت سەد و شەست و هەشت ی زەینی. زۆر لە خوێنەواران لەوانەیە ئەوەندە گوێیان نەدابێتە ناوی ویلیەم مۆرتۆن، بەڵام لەگەڵ ئەوەیشدا بایەتە بیخەینەوە یادمان کە مۆرتۆن چ مەردێکی کاریگەر بووە پتر لە زۆر ناودارانی تر، چونکە بە لێپرسراوی یەکەم دادەنرێ لە بەکارهێنانی دەرمانی سڕی یاخود تەزین، واتە بەنج لە کاری نەژداریدا. کەم داهێنان، برەو و ناوبانگی هەبووە ئەوەندەی داهێنانی بەنج بەکارهێنان لە نەژدارکاریدا. ئەم داهێنانە گۆڕانێکی تەواوی پەیدا کرد لە باری ژیانی مرۆڤدا. جاران کارێکی زۆر ستەم و سامناک بوو بۆ زامدارێک کە بە بێداری و هۆشیارییەوە ناچار بێت بەرگەی ئەو ئازار و ئێشە بگرێت کاتێک کە نەژدار بە هەڕەیەکەوە دەهات و دەنیشتە سەر بڕینەوەی ئەندامێک لە ئەندامەکانی لەشی. لەسەر وشەی هەڕەیەکەوە پەراوێزێک هەیە. هەڕە واتە مشار. کۆتایی پەراوێز. بێگومان هەر توانایەک گەر بێتە کایەوە و بخرێتە گەڕ بۆ دانانی سنوورێک بۆ ئەم ئێش و ئازارە، ئەوا دەبێت مەزنترین شاباش و خۆشنوودی بێت کە بە دیاری پێشکەش بکرێت بۆ خزمەتگوزاری مرۆڤ و مرۆڤایەتی. مۆرتۆن ساڵی هەزار و هەشت سەد و نۆزدە ی زەینی لە شاڵتون ماساشوست لە دایک بووە لە تەمەنی لاویدا خۆی گەیاندە زانکۆی بلتیمۆر بۆ خوێندنی پزیشکی دان لە ساڵی هەزار و هەشت سەد و چل و دوو ی زەینیدا دەستی کردە پیشەی پزیشکی ددان پاشان بە دووقۆڵی لە تەک پزیشکێکی تردا بە ناوی هاوراس وێڵز کەوتنە کار. ئەمیش هەر وەک مۆرتۆن خولیای لە بەنجکاریدا هەبوو زۆر بایەخی پێ ئەدا. وێڵز لە سەرەتادا ئۆکسیدی نایترۆجینی بەکاردەهێنا کە زانراوە بە گازی پێکەنەر بۆ بەنجکاری، بەڵام مۆرتۆن دەیویست ماددەیەکی بەکارتر لە ئۆکسیدی نایترۆجین بدۆزێتەوە، ئەو ماددەی کە هاوکارەکەی بەکاری دەهێنا بۆ سڕکردنی دانی نەخۆشەکانی. مۆرتۆن هەوڵی بەکارهێنانی ئیثەری ئەدا. پێشەکی لە سەر سەگەکەیدا تاقی کردەوە ئینجا بە سەر خۆیدا. پاشان تاقی کردەوە بە سەر دانکێشانی کاکیلەی یەکێک لە نەخۆشەکانی. سەرنجی دا لەوەی کە نەخۆشەکە هیچ هەست بە ئازار ناکات. ئیتر ئا بەم چەشنە مۆرتۆن ئەو شۆڕشە سەرکەوتووەی بە چاوی خۆی بینی. هەرچەندە نەشدارکارییەکە سەرکەوتوانە بە ئەنجام درا بەڵام سەرنجی ڕۆژنامەکانی ڕانەکێشا تاوەکو ئەو هەواڵە گرنگە بڵاو بکەنەوە. ئەم کارە مەزنە پێویستی بە پڕوپاگەندەیەکی گەورەتر بوو. بۆ ئەو مەبەستە مۆرتۆن لەگەڵ یەکێ لە پزیشکە بەناوبانگەکاندا ڕێککەوت کە ناوی دکتۆر وارن بوو سەرنەشداری بیمارستانی بۆستن بوو. ئەو ڕێککەوتنەی تەنها بۆ ئەوە بوو، کە لە نەشدارکاریدا ئیثەر بەکاربهێنێت تاکو ببێتە پڕوپاگەندەیەک بۆ ئەم داهێنانە نوێیە. بێگومان کارەکەی دکتۆر وارن سەرکەوتنێکی باشی بەدەستهێنا. دیسان لە نەشدەرکارییەکی تردا ئیثەری بەکارهێنا بۆ لابردنی لووێک لە گەردنی یەکێک لە نەخۆشەکانی. ئابم کارا مۆرتۆن بەهۆی کاریگەری ئیثەرەوە ناوبانگی دەرکرد. هەر لە ڕۆژی دواییندا داهێننامەی پێ بەخشرا. بەڵام ناحەزانی بۆ پەیدا بوو، بوونە کۆسپ لە ڕێیدا. هەرچەندە مۆرتۆن بڕوای وابوو کە بە هۆی ئەم دۆزینەوەیەوە سامانێکی زۆری دەست دەکەوێت بەڵام هاتوچۆی دادگا و پارەدان بە پڕوپاگەندەی دۆزینەوەکەی زۆر کەوت لەسەری. سەڕەڕای ئەوەیش پزیشکەکانی تر بە ڕادەیەکی زۆر بێ منەتانە ئیثەریان بەکاردەهێنا لە کاری نەشدارییاندا. دڵنیایش بوون لەوەی کە ئیتر لەوەدا نەماوە مۆرتۆن بتوانێت مافی ئەو بەکارهێنانەیان لێبسەنێتەوە، هەرچەندەیش تەواو دەیانزانی کە مۆرتۆن بە دۆزەری یەکەم داددەنرێت لە بەنجکاریدا. ئاوەها مۆرتۆنی بەدبەخت هەروەک چەندین ناودارانی تر بە زەبوونی و نائومێدی لە تەمەنی چل و نۆ ساڵیدا ساڵی هەزار و هەشت سەد و شەست و هەشت ی زایینی لە شاری نیویۆرکدا گیانی بەخاکسپارد.